پێش شەڕی دووهەمی جیهانی بوو، ڕۆژێک سەعاتی هەشتی بەیانی گروهبان ڕەزایی سەرۆکی پاسگای ژاندرمی بۆکان هاتە داییرە. چووە هۆدەی کارەکەی. لە پشت مێزەکەی دانیشت، باوێشکێکی دا و جگەرەیەکی داگیرساند. دەستێکی دا بۆ بەرچەناکەی، بە دەستەکەی دیکەشی جاروبار جگەرەکەی دەنا بە لێویەوە و مژێکی توندی لێ دەدا. دەمی دەکردەوە و دووکەڵەکە لەسەر خۆ قەف قەف لە دەمی دەهاتە دەرێ. لەسەر مێزەکەوە بۆ لای میچی هۆدەکە خەتێکی مارپێچی دەکێشا، دەتگوت کڵۆخەڵووزێکی نەسووتاو لە ناو مەنقەڵی زستانی ماڵە فەقیرێکدا دووکەڵ دەکا و لە تاوی سەرما دەرگا یا پەنجەرە ناکەنەوە و بە دووکەڵەکە ڕازین. لە ڕاستیدا دووکەڵەکە دووکەڵی عادەتی جگەرە نەبوو، بۆچڕووکیشی لێ دەهات، کەسێ ناشارەزا بوایە وای دەزانی پاشماوەی، دووکەڵی تریاکی شەو لە کەلێن و قوژمنی ورگیدا ماوەتەوە و ئێستا تێکەڵ دووکەڵی جگەرە دەبێ و دێتە دەرێ، بەڵام نەخێر، بۆچڕووکی جگەرە و هەناوی بوو، ئاگر لە دەروونی بەر بووبوو، خەم و خەفەت یا باشتر بڵێین ترس و خۆف ئارامی لێ هەڵگرتبوو، پەیتا پەیتا باوێشکی دەدا، وا دیار بوو شەو نەخەوتبوو. ئێستاش بە یارمەتی جگەرەکێشان پەرۆش و پەژارەی شەوێ لە مێشکیدا لە بێژنگ و هێڵەک دەدا. دوای وتوویرەیەکی زۆر بە دەنگێکی سەرۆکانە نا، بە دەنگێکی لە عادەتیش نەرمتر بانگی کرد، حوسێن قولی! حوسێن قولی کە لە هەموو ژاندارمەکان دەمڕاستتر و بە گوڕ و گێچەڵتر بوو هاتە ژوورەوە. تەق! هەر دوو لاقی لە یەک دا، دەستی ڕاستی تا بناگوێی بەرز کردەوە و بە دەستی لە بناگوێنراو و بە ورگی ئاوساویەوە ئەتگوت کووپەی ترخێنەیە. ڕەزایی وتی، چەنی مانگە؟ حوسێن قولی وتی، بیست و سێ ی مانگە. ڕەزایی هەناسەیەکی درێژی هەڵکێشاو لەبەر خۆیەوە وتی، یانی حەوت و یەکی ماوە؟ ئەمجار ڕووی کردە حوسێن قولی وتی، ئەم مانگە وەزعەکەمان زۆر شپرزەیە، ئەگەر مەعاشەکەی خۆشم و ئێوەشی بخەمە سەر دەری ناهێنێ. پێنج سەد تمەن لە کوێ بێنم؟ لە ڕاستی بۆ ئێرە پێنج سەد تمەن زۆرە، بە تایبەتی لە بەهاردا کە خەڵکەکە خۆشیان حاسڵی پارەکەیان تەواو بووە و هی ئەمساڵیشیان پێ نەگەیشتووە. بەو کەژ و پێوانەدا بڵاو بوونەتەوە و خەریکی کار و کاسبین، نە شکات و شکاتکاری هەیە و نە کێشە و هەرا. حسێن قولی وتی، دەی جا با ئەم مانگە هێندێک قەرزار بین، لە پاشان دەیدەین. ڕەزایی وتی، شتێکی سەیرە، تۆ چەند ساڵە ژاندارمی، کەچی ئێستا قسەی ئاوا ئەکەی، مەگەر نازانی سەرهەنگ ئەم جۆرە قسانەی بە گوێچکەدا ناچێ، شتی وای پێ بوخترێ، دەست بەجێ هەموومان دەگوێزێتەوە، لەوانەیە گێچەڵێکیشمان بۆ ساز بکا. ئەگەر شتومەکی خۆشمان فرۆشتبێ دەبێ پارەکەی بۆ تەواو کەین بەڵام ئەو قەرزەی دەیڵێی دەتوانین لەگەڵ خۆمانی بکەین یەعنی ئەم مانگە هەر تەنیا بە مەعاشەکە بژین و لە پاشان تێ هەڵدێینەوە حسین قولی وتی بەڵێ بەڵێ تێگەیشتم ئێستا پوڵەکەی سەرهەنگ چەنی کەمە گروبان ڕەزایی وتی دوسەد من حسێن قولی ژاندارم وتی خوا سەلامەتی بکا دوو سەد مەنەوەی دەوێ مەموریەتێک بدە بە من مەموریەتێکش بدە بە ڕەجەب قولی پوڵەکەی سەرهەنگیش تەواو دەکەین و هەندێکیش بۆ ئێوە دەمێنێتەوە گروهبان ڕزایی وتی ئەوەی دەمێنێتەوە بێ ئێوە نایخۆم بەڵام لە حوتویەکە ئەوە ئەکرێ حسین قلی وتی بۆچی ناکرێ چارە نییە ئێمە کە بووینەتە پیاوی دەوڵەت دەبێت زەحمەت بکێشین گروهبان ڕەزایی وتی ئەوەندەی سەر دەهێنم و دەبەم ئێستا مەموریەتێکی وانییە کە ئەو هەموو دێهاتەی پێوە بگەڕی تەنیا دەوسیەی مازادی پارەکە هەیە ئەویش ئێستا بەم بەهارە مازادی چی تەنیا دەوسیەی مازادی پارەکە هەیە ئەویش ئێستا بەم بەهارە مازادی چی ئەگەر کارەکە زل بێتەوە بگاتە شکات و هاتوهاوار تووشی مەینەتێکی زۆر دەین مەبەست لە مازاد ئەوە بووە کە لە هەر خاوەن موڵکێ هەندێ گەنمیان ئەسەند بە ناوی ئەوەی کە لە پێداویستی خۆی زیاوە و ئیحتیاجی پێی نییە، ئەمەیان ناو نابوو مازاد و لە جیاتی ئەو گەنمەش یا پارەیان نەدەدا یان شتێکی زۆر کەمیان دەدا. حسین قولی وتی نەخێر نایەڵم بگاتە شکات و شتی وا، خۆم ئەزانم چ دەکەم، تۆ بۆم بنووسە. ڕەزایی دەوسیەی مازادی پارەکە دەردەهێنێ و دەڵێ بۆکان چوار بلووکی هەیە، تورجان، یەڵتەمر، یەختەچی، بەهێ، بە هەموویانەوە دوو سەد و چل دێن. حوسێن قولی قسەی ڕەزایی بڕی و گوتی، نا نا، تورجان و یەڵتەمر ڕووتە و پووتەن، وا بە پەلە هیچیان لێ هەڵناوەرێ. من بنێرە بۆ یەختەچی و ڕەجەب قولیش بۆ بەهێ. ڕەزایی بیرێکی کردەوە، دەستی دا قەڵەم و نووسی، ژاندارم، ژاندارم حوسێن قولی. پێویستە بچیتە سەر خاوەن موڵکەکانی بلوکی یەختەچی هەر کەس مازادی پارەکەی لەسەر ماوە دەست بەجێ پێی بار بکەی و بینێری بۆ مەهاباد ئەگەر بڕ و بیانوی هێنایەوە بیهێنی بۆ ئێرە حوسەین قولی دوو ژاندارمی لەگەڵ خۆی هەڵگرت تفەنگیان کردە شانیان و سواربوون و ڕۆیشتن دەیزانی کوێ بشوێنە و کوێ کڕێنە، خۆی لە خاوەن موڵکە گەورەکانی کە دۆستایەتییان لەگەڵ سەرلەشکر و سەرهەنگ و شتی وا هەبوو بوارد، ڕووی کردە خاوەن موڵکە ناوەنجییەکان. ئەوەی مازادی لەسەر مابوو پانزە بیست تمەنی لێ ئەستاند، ئەوەی لەسەری نەمابوو دەیگوت ناوت لەگەڵ ئەوانەدا هاتووە کە نەیانداوە، بچۆرە بۆکان بۆ لای سەرۆکی ژاندارم، بەشکم لەوێ ڕوون بێتەوە کە داوتە یان نە. ئەم لا ئەو لا ئاخرەکەی بە پێنج شەش تمەن وازی دەهێنا کە ئەو سەفەرەی وەبەر نەخا. حسێن قولی بە چوار پێنج ڕۆژ دوو سەد تمەنی کۆ کردبووەوە، کەوتبووە کڕوکاشی زیادی، نێزیک نیوەڕۆ بوو گەیشتە گوندی کانی تۆمار، لەوێ نیوەڕۆژی کرد و سەی حەسەنی خاوەن موڵکی ئاواییەکەی هەڵپێچا کە بینێرێ بۆ بۆکان، سەید حەسەن لە کەمەوە و حسێن قولیش لە زۆرەوە دەستیان کرد بە سەودا، لە دوای چەنێ لێدانێکی زۆر لەسەر دەتمەن ڕێکەوتن. حوسێن قولی دەتمەنەکەی وەرگرت و بەرەو حاجی کەند کەوتە ڕێ. ئێوارە گەیشتە حاجی کەند. حەسەناغای حاجی کەند کە لە دیوەخان لەگەڵ چەند کەسی میوان دانیشتبوو، کە لە دوورەوە چاوی بە ژاندارمەکان کەوت، دەست بەجێ میرزای بانگ کرد و وتی، وتی، بچۆ، بە هەر جۆرێک بێ، کارێکی وا بکە بڕۆن، با نەبنە مووی لووت لە میوانەکان. میرزا بە پیریانەوە چوو، دەستی کرد بە سەودا کردن لەگەڵیان کە ئەو شەوەیان لێ بکڕێتەوە، چەند دەیان بداتێ لەوێ دانەبەزن و بچنە دێیەکی دیکە. حوسەین قولی لە بیست تمەنەوە و میرزاش لە پێنج تمەنەوە دەستیان پێ کرد. ئەو تمەن تمەن دەهاتە خوارێ و ئەمیش تمەن تمەن دەچووە سەرێ. حوسەین قولی لە دوانزە تمەن، پێی چەقاند، میرزا کەلیکی ئیتر فایلینی و نایەتە خوارەوە دوانزە توێنی دایە، حوسێن کولی وەری گرت و نایە باخەڵی، ڕکێفی لێ دا و بەرەو، دار گردەڵا، کەوتە ڕێ. کە گەیشتە ئەوێ، ڕۆژئاوا بوو. لە ماڵی مامە عەلی دابەزی. هەر چەند دار گڵدە، دار گردەڵا، کوێرە دێیەک بوو، مامە عەلیش دەرک و دیوەخانێکی وای نەبوو جێگای حەسانەوە بێ، بەڵام شەو داهاتبوو، ژاندارمیش دەستی شەوی نییە، ناچار بوو لەوێ بمێنێتەوە. سبەینێ حسێن قولی لە خەو هەڵستا، بە بەر ماڵەکاندا ڕۆیشت بچێتە سەر حەوز و سەر حەوز و ئاوەکە دەموچاوی بشوا، گەیشتە بەر درگای ماڵێک دەنگی قورئان خوێندن دەهات، لەوێ ڕاوەستا، بیری کردەوە لە دڵی خۆیدا گوتی ئەمە هەر کەس هەیە، یان مەلایەک، یان حاجییەک، سەیدێ شتێکی وایە، دەبێ شەپکەشی لەسەردا نەبێ. کەوایە شتێکی لێ هەڵدەوەرێ. فکرەکەی بە شێوە و ڕەوشی ژاندارمە ڕاست بوو، چونکە دەوڵەت قانوونێکی دانابوو دەبوو هەموو کەس چاکەت و پانتۆڵ لەبەر بکا و شەپکەی لەسەر نێ، جلوبەرگی کوردی کە بەرگی میللی کوردەکان بوو قەدەغە بوو، هەر کەس لەبەری دابوایە بەپێی ئەو قانوونە تووشی گێچەڵێکی زۆر دەهات. حسێن قولی بێ پرس و ڕا چووە ژوورەوە. مەلا کەریم کە پیاوێکی پیر و ڕیش سپی و مەلای ئاوایی بوو، بەیانی نوێژی کردبوو. هێشتا لە سەر بەرماڵەکە بەرەو قیبلە دانیشتبوو قورئانی دەخوێند. پوورە مەنیجی ژنیشی چای لێ نابوو. بە دیارییەوە دانیشتبوو تا مەلا لە قورئان خوێندن دەبێتەوە. مەلا کەریم کە دیتی بەم بەیانیە لە جیاتی خێر و بێر ئەو بەڵایەی لێ پەیدا بووە سپی هەڵگەڕا و قورئان خوێندنەکەی لێ تێک چوو، بە خێرهاتنی حوسێن قولی کرد و بە مەلا ژنی وت چای تێکە. حوسێن قولی بە نیوە کوردی و نیوە تورکی وتی چای ناخۆمەوە ئەچم ماڵی مامە عەلی. خێرا خۆت ساز کە، دەبێ بێی بۆ بۆکان. مەلا وتی من لە ڕێی هیچدا نیم، کارم بە چاک و خراپی دونیا نییە، پیر و پەکەوتەم، بۆچی بێم بۆ بۆکان؟ حسێن قولی وتی، گوێ نادەیە قانوونی دەوڵەت، نە شەپکەت لە سەرە، نە چاکەت و پانتۆڵت لە بەرە، مەگەر ئەمە بێ قانوونی نییە؟ حەمە شەریف، دراوسێی مەلا، کە چاوی لێ بوو ژاندارم چووەتە ماڵی مەلا، دەست بە جێ هات، بەشکم بە هەر جۆرێک بێ مەلا لە چنگ ژاندارم ڕزگار کە. حەمە شەریف ڕووی کردە حسێن قولی، وتی، کورە عەیبە، چیت لەم پیاوە دەوێ؟ ئەمە لە کوێ بردە کا بێتە دبۆکان؟ وازی لێ بێنە، ئینساف شتێکی باشە. حسێن قولی وتی، من ئەم قسانە نازانم، پیاوی دەوڵەتم، دەبێت فەرمانی دەوڵەت بە جێ بگەیەنم. حەمە شەریف، حسێن قولی بردە حەوشەکە، هێندێ سرتەی لەگەڵ کرد و هاتنەوە ژوورەوە. حەمە شەریف وتی، بە پێنج تمەن ڕازیم کردووە واز بێنێ، بزانن پێنج تمەنەکەی بۆ پەیدا کەن. مەلا ژن کە ئافرەتێکی پیر و ڕەق و وشک بوو لە ترسانا دەلەرزی، بە زەحمەت هەستا و دەستی کرد بە پشکنینی پڕ و پرێسکە. ئاخرەکەی دوو تمەنی دۆزییەوە، دایە دەست حەمە شەریف و گوتی بە خوا لەمە زیاتر لە ماڵماندا نییە. حەمە شەریفیش گیرفانی گەڕا، تاقەتمەنێکی پێ بوو. دەری هێنا و لەگەڵ دوو تمەنەکەی مەلا ژن دای بە حوسێن قولی و وتی، نییانە، هیچیان نییە، ئەوەتە بە بەرچاوی خۆتەوە من تمەنێکیان بۆ ئەدەم. منیش هەر ئەوەندەم پێیە، ئیگینا درێخیم نەدەکرد. حسێن قولی کە دیتی هیچی دیکەیان لێ پەیدا نابێ، سێتمەنەکەی وەرگرت و ڕووی کردە مەلا و وتی، مامۆسا! لەبەر خاتری قورئانەکە ئەوە وەریەگرم. دایکم دوو سێ مانگە مردووە، لە جیاتی دوو تمەنەکەی دیکە قورئان بۆ دایکم بخوێنە.